نوری نەمر بۆچی ئیمانیان نەهێنا لەگەڵەوەشدا کە هەموو گاور و جوولەکەکان زۆر باش دەیانزانی کە ئەو پێغەمبەری خویە کەچی ڕق و کین و ئێرەیی دەبوونە ڕێگر لە بەردەمیان و نەیان دەهێشت باوەڕ بهێنن ئەم زانینەشیان ئەوەندە ڕوون و ئاشکرا بوو بە جۆرێک کە تەنها سەرنجدانێکی پێغەمبەر درودی خوای لێ بێ بەس بوو بۆ ئەوەی ئیمانی پێ بهێنن چونکە ئەوان ئاشنا بوون بە وەسف و ئاکارەکانی پێغەمبەری خوا قورئانی پیرۆز تیشک دەخاتە سەر ئەم ڕاستیە و دەفەرموێ. ئەوانەی کتێبمان پێ بەخشیون پێغەمبەر دەناسن هەروەک چۆن نەوەکانی خۆیان دەناسن بێگومان دەستەیەک لەوان ئەو ڕاستیە دەشارنەوە لەکاتێکدا دەشزانن محمد فرستادەی خوایە لەم ئایەتەدا خوای گەورە ناوی پێغەمبەرەکەی ناهێنێت بەڵکو بە ئەو ناوی دەبات. ئەمەش ئاماژەیە بەوەی کە هەموو ئەهلی کتاب دوایەمین پێغەمبەریان باش ناسیوە، واتە ئەوان دەزانن کە ئەمە ئەو پێغەمبەرەیە کە لە تەورات و ئینجیلدا باسی هاتووە، ئەویش سەرداری مرۆڤایەتی حەزرەتی ئەحمەد یان محەمەدە، دروودی خوای لێ بێت، چونکە ئەوان لە مناڵەکانی خۆیان باشتر دەیانناسی. جارێکیان حەزرەتی عومەر ڕەزای خوای لێ بێ لە عەبدوڵڵای کوڕی سەلام دەپرسێ، ئایا حەزرەتی ڕەسوولوڵڵا وەک کوڕی خۆت دەناسی؟ ئەویش لە وەڵامدا دەڵێ، بەڵێ، لەویش چاکتر دەمناسی. جا کاتێک حەزرەتی عومەر لێی دەپرسێت، چۆن؟ ئەم وەڵامەی دەدات، لەوانەیە سەبارەت بە کوڕەکەم بکەومە گومانەوە. چونکە دەگونجێت هاوسەرەکەم فریوی دابم بەڵام هێندەی تۆزقاڵێک گومانم نییە لەوەی کە حەزرەتی محەممەد دوایەمین پێغەمبەری خوایە ئەم وەڵامە هێندە دڵی حەزرەتی عمر خۆش دەکات هەڵدەستێ سەری عبدوڵڵا ماس دەکات غیرە و حەسوودی بەڵێ ئەوان بە چاکی پێغەمبەری خۆیان دەناسی بەڵام ئیمان شتێکە و ناسین شتێکی کاتێک لەلایەن خواوە کتێبێک هات بۆیان کە ئەو کتێبانەی ئەوانیش پەسەند دەکات و بەڕاستی دەزانێت ئەوان پێشتر داوای سەرکەوتن و زاڵبوونیان بەسەر ئەوانەی بێباوەڕ بوون لە خوا دەکرد بەهۆی شوێنکەوتنیان بۆ پێغەمبەر کەچی کاتێک ئەو پێغەمبەرەیان بۆ هات کە دەیانناسی بەڕوایان پێنەکرد کەواتە با نەفرین و لەعنەتی خوا لەسەر کافران بێت خوای گەورە لەم ئایەتەدا هۆی ڕاستەقینەی ئیمان نەهێنانیان بە پێغەمبەر درودی خوای لێبێ باس دەکات هەموو گرفتەکەیش لەوەدا خۆی دەبینێتەوە کە خاتەمی پێغەمبەران جوولەکە نەبووە ئەگەر پێغەمبەری خوا لە جوولەکەکان بواە بێگومان هەڵسوکەوتیان زۆر جیاواز دەبوو بەڵگەش لەسەر ئەمە عەبدوڵای کوڕی سەلامە پاش مسلمان بوونی هاتە خزمەت پێغەمبەری خوا و ئەم پێشنیازەی کرد ئەی پێغەمبەری خوا لە جێگەیەکدا من بشارەوە و هەرچی زانای جوولەکە هەیە لە مەدینەدا بانگیان بکە ئەو جا پرسیاری من و باوکمیان لێ بکە بە دڵنیاییەوە وەڵامەکەیان ئەرێنی دەبێت دواتر من خۆم ئاشکرا دەکەم و مسلمان بوونەکەم ڕادەگەێنم پێغەمبەری خوش ئەم پێشنیازەی پەسەند کرد ئیتر عبدوڵای کوڕی سەسلام لە جەیەکدا خۆی حەشاردا و زانا جوولەکەکانیش ئامادە بوون پێغەمبەری خوا لی پرسی عەبدوڵای کوڕی سەلام چۆن پیاوێکە لە ناوتاندا؟ وەڵامیان دایەوە. خۆشی و باوکیشی زاناترین و بەرزترینی ئێمەن. پاشان پێغەمبەر درودی خوای لێ بێ فەرمووی، باشە ئەڵێن چی ئەگەر ئیمانم پێ بهێنن؟ وتیان، مەحاڵە، هەرگیز شتی وا نابێت. ڕێک لەو کاتەدا عەبدوڵای کوڕی سەلام ڕەزای خوای لێ بێ هاتە دەرەوە بۆ ناویان و، شایەتمانی هێنا و تەسدیقی پێغەمبەری خوای کرد جولەکەکان سەریان سوڕما بوو لە بەرامبەر ئەم هەڵوێستەوە دەست بەجێ وتە ستایش ئامێزەکانی پێشویان گەڕاندەوە و کەوتنە بوختان هەڵبەستن ئەو خراپی کوڕی خراپمانە لە پاش ئەمە پێغەمبەری خوا ڕێی نەدا چیتر ئەو دوو ڕوانە لە حزوری دادابنیشن ئەم ڕووداوە بەڕوونی دەیسەلمێنێ کە جولەکە پێغەمبەری خوایان دەناسی بەڵام بڕیاری پێشوەخت و چەق بەستوویان بووبووە بەربەست لەوەی باوەڕ بهێنن. سەلمانی فارسیش خۆی بۆ خۆی بەڵگەیەکی هەمیشەییە لەم بابەتەدا. یەکەم جار ئاگرپەرست بوو، بەڵام بۆ دۆزینەوە و گەیشتن بە دینی حەق بە تاسەوە دەسووتا. دواتر چووە ناو ئایینی مەسیحییەوە. ئیتر لە کڵێسادا دەمایەوە و خۆی تەرخان کرد بۆ خواپەرستی. ئەو ڕاهیبەی شوێنی کەوتبوو زۆر بەساڵاچوو بوو وادەی مەرگی نزیک ببووە بۆیە سەلمان داوای لێکرد وەسێتی بۆ بکات تاوەکو بچێت بۆ لای ڕاهیبێکی دیکە ئەویش ناونیشانی پێدا بەم شێوەیە لای زۆرێک لە ڕاهیبەکان مایەوە تا لە کۆتاییدا هەمان داوای لە ڕاهیبێکی بەختیار کرد کە لە دوا ساتەکانی ژیاندا بوو ئەم زانامەسیحە ئەم ئامۆژگاریەی کرد کوڕی خۆم کەسێک شک نابم لەسەر ئەم ڕێبازەی ئێمە مابێت و بدنێرم بۆ لای بەڵام کاتی هاتنی پێغەمبەرێک نزیکە ئەو بە ئاینی ئیبراهیم ڕەوانە دەکرێت لەو جێیە سەرهەڵدەدات کە ئیبراهیم کۆچی بۆ کرد ئینجا کۆچ دەکات بۆ جێگایەک کە کەوتووەتە نێوان دوو چیاوە کە بەردەکانی ڕەشن لەوێ نیشتەجێ دەبێت هەندێ نیشانەی هەیە ناشارێتەوە دیاری وەردەگرێت بەڵام خێر و سەدەقە وەرناگرێت نێوان دوو دەفەی شانی نیشانە و مۆری پێغەمبەرایەتی پێوەیە ئەگەر توانیت بگەیتە ئەو وڵاتە ئەوا بڕۆ بۆ لای با پاشماوەی بەسەرهاتەکە لە خۆیەوە ببیستی ماوەیەک لە ئاموریە مامەوە بە دوای کاروانێکدا دەگەڕام تا بمگەێنێتە ئەو جێگایی کە ڕاهیبەکە ناونیشانی بۆ هەڵدا بوو لە کۆتاییدا کاروانێکم دیتەوە و ڕێکەوتین لەسەر ئەوەی بەرامبەر بەکرێیەک منیش لەگەڵ خۆیاندا بەرن بەڵام کاتێک گەیشینە ئەو ناوچەیەی کە بە وادی القەڕان ناسراوە، ستەمیان لێ کردم و وەک ئەوەی کۆیلە بم، فرۆشتیانم بە کابرایەکی جوولەکە. جا کاتێک بێستانی خورمام دیت، وتم پێ دەچێ ئێرە ئەو جێگەیە بێ کە ڕاهیبەکە بۆی باس کردم و ئیتر لەوێ مام و هەتا یەکێک لە جوولەکەکانی بەنو قوڕەیزە منی لەو کابرایە کڕیەوە و بردمی بۆ مەدینە. لەوێ لە باغە خورماکاندا ئیشم دەکرد. بواریشم نەبوو هیچ هەواڵێک دەربارەی پێغەمبەری خوا بەدەست بهێنم جارێکیان هەر وەک ڕۆژانی ئاسایی سەرکەوتبوومە سەردارێک و خەریکی لێکردنەوەی خورما بوو کابرای جوولەکەش لە ژێر دارەکەدا دانیشت بوو لەو کاتەدا یەکێک لە ئامۆزاکانی هات و بە تووڕەیەوە وتی خوا لە ناویان بەر خەڵکی هەموو بەرەو قوبا دەڕۆن لە مەکەوە پیاوێک هاتووە و بانگەشەی پێغەمبەرایەتی دەکات خەڵکەکەش وا دەزانن پێغەمبەرە هەر کە ئەو قسەیەم بیست لەرزێکم لێ نیشت و خەریک بوو بکەومە خوارەوە بەسەر خاوەنەکەمدا بە پەلە لە دارخورماکە دابەزیم و بە کابرام وت ئەوە دەڵی چی ئەوە دەڵی چی ئەمە چه هەواڵێکە کاتێ خاوەنەکەم ئەم پەرۆشێمی بینی بە پشتی دەستی زلەیەکی توندی لێدام و وتی بە تۆ چی بڕۆ بەلای کاری خۆتەوە منی ژوتم هیچ تەنها ویستم بزانم چی ڕوویداوە دووبارە چوومەوە سەر درەختەکە هەر کە ئێوارە هات چیم هەبوو کۆم کردەوە و بە ئاراستەی قوبا ملی ڕێم گرتە بەر پێغەمبەری خوا صلی الله عليه وسلم لەگەڵ هاوەڵانی دادانیشتم چوومە پێشەوە وتم ئێوە کەسانێکی هەژارن منیش بە دوای شوێنێکدا دەگەڕام سەدەقەی بدەمێ فەرموون بیخۆن پێغەمبەری خواش ڕووی کردە ئەوانی دەوروبەری فەرمووی ئێوە فەرموو بەڵام خۆی دەستی بۆ نەبێت ئیتر منیش لە دڵی خۆمدا وتم ئەمە یەکەم نیشانەیە کە ڕاهیبەکە باسی کرد ڕۆژی دواتر دیسانەوە چوومەوە بەڵام ئەم جاریان وتم ئەمە سەدەقە نیە بەڵکو دیارە فەرموم بخۆن ئەم جار پێغەمبەری خوا فەرمی لە هاوڵانی کرد و خۆیشی خواردی وتم نیشانەی دووەمیش هاتە دی ئەمجا چوم بۆ لای پێغەمبەری خوا لە بەقی ئەلغەرقات کە گۆڕستانی مەدینەیە شوێن جەنازەی یەکێک لە ئەسحابەکانی کەوتبوو چوومە لایەوە و سەلامم لێکرد دواتە چوومە پشتیەوە و هەوڵمدا مۆری پێغەمبەرایەتەکەی نێوشانی ببین زانی کە نیەتم چییە جاخۆ سەرشانەکانیشی بە دەرەوە بوو. ئیتر مۆری پێغەمبەرایەتیشم بینی. نیشانەی سێیەمیش هەر وەک ئەوە بوو کە چەندین ساڵ پێشتر ڕاهیبەکە بۆی باس کردبووم. خۆم پێ نەگیرا و باوەشم پیا کرد و دەستم کرد بە ماچکردنی مۆرەکە. ئینجا پێغەمبەری خوا فەرمووی، ئارام بۆ. منیش لە حزووریدا دانیشتم و بەدرێژی بەسەرهاتەکەمم بۆ گێڕایەوە. پێغەمبەر دروودی خوای لێ بێ. بەمە زۆر خۆشحاڵ بوو ویستی هاوەڵانیش گوێبیستی بەسەرهاتەکەم بن بەڵێ ئەوانەی دەست بەرداری حەسوودی و کە لە ڕەقی بوون و تەماشای ئەویان کرد ئەویان دۆزیەوە و مەفتونی بوو لە ڕووی چۆنیەتیشەوە لە نێوان ئەمڕۆ و دوێنێدا تۆز قاڵێک جیاوازی نییە وا ئەمڕۆش هەزاران کەس ڕاستی پێغەمبەرایەتەکەی بە چاوی خۆیان دەبین و تەزدیقی دەکەن و بە هەموو جیهانیشدا جاڕ دەدەن کە ئەو دواهەمین پێغەمبەری خوایە ئەمە لەلایەک لەلایەکی تریشەوە دیسان لە نێوان دوێنێ و ئەمڕۆدا جیاوازیەکی ئەوتۆ نییە سەبارەت بەوانەی کەواز لە عینادی و سەرکەشی ناهێنن و پێداگری دەکەن لەسەر نکۆڵی کردنیان وێڕای ئەوەی کە دەشزانن ئەو زاتە نێرراوی پەروەردگارە هەستی چێبڕچێ مغیرەی کوڕی شعبا ڕەزای خوای لێبێ دەگێڕێتەوە من و ئەبو جەهل پێکەوە دانیشتبووین پێغەمبەری خوا هات بۆ لامان و چەند شتێکی پێڕاگەیاندی ئەبو جەهل بە بێڕێزیەوە وتی ئەی محەممەد ئەگەر بۆ ئەوە وا دەکەی کە یەکێک بدۆزیتەوە لە دوا ڕۆژدا شایەتیت بۆ بدات لەسەر ئەوەی کە تەبلیغت کردووە و ئەرچی خۆتت ئەنجام داوە ئەوا هیچ پێویست ناکات خۆت ماندوو بکەیت من شایەتیت بۆ دەدەم بەڵام ئێستا واز بێنە و بێزارم مەکە لە پاش ئەوەی پێغەمبەری خواجێی هێشتین ڕووم کردە ئەبوو جەهل و لێم پرسی ئەرێ بەڕاستی باوەڕی پێ ناکەیت وەڵامی دامەوە لە ڕاستیدا دەزانم کە ئەو پێغەمبەرە بەڵام هەر لە کۆنەوە لە نێوان ئێمە و هاشمیەکاندا کێبڕچێ هەیە ئەوان شانازی بەوەوە دەکەن کە ڕیفادە و سیقاە لە دەستی ئەواندایە جا ئەگەر بشڵێن پێغەمبەر لە ئێمەیە ئیدی ئەمەشتێکە بەرگەی ناگرن پیاوانی قوڕەیش کۆبوونەوە و بڕیاریاندا عوتبەی کوڕی ڕەبیعە بنێرن تاوەکو لەگەڵ پێغەمبەری خوادا گفتوگۆ بکات و قەناعەتی پێ بکا تا دەست لە بانگەوازەکەی هەڵگرێ عوتبە یەکێک بوو لە پیرمەندانی ئەو سەردەمە و شارەزاییەکی تەواوی لە ئەدەبیاتی عەڕەبیدا هەبوو خاوەن سەروەت و سامانێکی زۆر بوو عوتبە چوو بۆ لای سەروەری هەردوو جیهان وای دانابوو ژیربازی پێچاوپێچی لۆژیکی بکات بۆیە پرسی ئەی محەممەد تۆ باشتری یان عەبدوڵای باوکت پێغەمبەری خوا وەڵامی پرسیارەکەی نەدایە نا بەڵکو بە بێدەنگبوون وەڵامی دایەوە کە جوانترین وەڵامە بۆ جێژ و گەوجەکان ئۆتبە بەردەوام بوو جا ئەگەر پێدوایە ئەو لە تۆ باشترە ئەوە بەدڵنیاییەوە ئەو ئەو خوایانەی دەپەرست کە ئێستا تۆ سوکایەتیان پێ دەکەیت نا ئەگەر خۆتت لەوان پێ باشترە ئەوە ئەو کات قسە بکە و با منیش گوێ لێ بگرم پێغەمبەری خوا درودی خوای لێ بێپرسی ئایا قسەکانت تەواو بوون ئەوت بەوتی بەڵێ و بێدەنگ ئەوجا پێغەمبەری خوا لەسەر چۆکدانیشت و دەستی کرد بە خوێندنەوەی سوورەتی فەسلەت لە سەرتاوە تا ئاەتی سیانزە پێیان بڵێ، من ئاگادارتان دەکەم لەوەی کە شریخە و بروسکە و کارەساتێکتان بەسەر بێت وەک ئەوەی کە بەسەر عاد و سەمود هات. کاتێک پێغەمبەری خوا گەیشتە ئەم ئایەتە، عوتبە خۆی پێ نەگیرا و وەک یەکێک تووشی گەشکە بووبێت ئاوها دەلەرزی، لە تاوە دەستی خستە سەردەمی پێغەمبەر و بە پاڕانەوەوە پێی وت، بۆ خاتری ئەو خوای باوەڕت پێیەتی بێدەنگ بە. لەم نێوەندەشدا گەورە پیاوانی مەککە چاوەڕوانی دەرەنجامی سەردانەکەی عوتبەیان دەکرد، ئەبو جەهل گەڕانەوەی عوتبەی بە دڵ نەبوو، بۆیە ڕووی کردە ئەوانەی دەوروبەری و وتی، چۆن ڕۆیشتبوو، ئاوهاش گەڕایەوە. عوتبە دەست بەجێ ڕۆیشتەوە ماڵەوە. ئەو ئایەتانەی کە بیستبوونی، وەک برووسکەی ئاسمان لەسەری دابوو. زۆری نەخایاند کە ئەو کەسەی دەرسی شەیتانەکانی دەدا، ئەبو جەهل، خۆی گەیاندێ. چونکە دەترساوەت بە باوەڕی هێنابێت وای بە باش دەزانی دەست بەجێ گوێبیستی درێژەی ڕووداوەکە بێت تاڵی لاوازی ئۆتبەی زۆر چاک دەزانی دەماری فیز و لوت بەرزی ئۆتبەی دەگەست کەوتە خۆی وتی ئای ئۆتبە بیستومە محەممەد زۆر ڕووی پێداوی میوانداری کردویت و خوانی بۆ ساز کردووی تۆش بەرامبەر بەو پێشوازیی خۆت پێ نەژگیراوە و باوەڕت پێهێناوە بەڵێ لە ناو خەڵکدا ئەمە بڵاوە عوتبە بەم قسانە تووڕە بوو وتی هەمووتان زۆر باش دەزانن من پێویستم بە نان و ئاوی ئەو نییە و لە هەمووشتان دەوڵەمەندترم بەڵام وتەکانی محەممەد منیان هەژاندووە چونکە ئەوەی خوێندیەوە شعر نەبوو لە قسەی قەشە و کاهین و جادووگەرەکانیش نەدەچوو نازانم چی بڵێم. ئەو کەسێکی ڕاستگۆیە. کاتێک گوێم لێ گرتبوو، ترسام لەوەی ئەوەی بەسەر هۆزی عاد و سەمووددا هاتووە، بەسەر ئێمەشدا بقەومێ. چەند هۆکارێکی تر. لە ڕاستیدا ئەم دامپیانانە سنوورداری یەک دوانێک نەبوون، بەڵکو ئەوە قەناعەتێکی گشتی بوو لە بەڵام هۆکارە نەرێنیەکانی هاوشێوەی ترس و تەماع و هەڵپە و کەللەڕەقی ڕێی باوەڕهێنانی لێ دەگرتن بەڵێ سەرەڕای ئەوەی دەشیانزانی کەچی نەیان دەتوانی باوەڕی پێ بهێنن جا بۆیە دەبینین قورئانی پیرۆز بە مەبەستی باسکردنی ڕەوشی ئەوان و دڵنەواییکردنی پێغەمبەری سەروەرمان درودی خوای لێ بێ دەفەرموێ چونکە بەڕاستی ئەوان وەنەبێت تۆ بەدرۆزن بزانن بەڵکو ستەمکاران هەر دان نانێن و ئینکاری ئایەت و فەرمانەکانی خوا دەکەن ئەوان چەندین تۆمەتت بۆ هەڵدەبەستن تۆش بەو تۆمەتە ناڕەوایانە دڵتەنگ دەبیت بەڵام نەکەی بەقسە و گوفتاری ئەو بەدبەختانە دڵتەنگ بیت کەوا لەژێر داخوازیەکانی جەستەیاندا پڵیشاونەتەوە و بوونەتە دیل و زەبوونی نەفسیان و ناتوانن دەست بەرداری نەریتەکانیان لە ڕاستیدا ئەوان تۆ بە درۆ ناخەنەوە چونکە ناتوانن درۆ بدەنە پاڵتو چون تۆ زۆر دووری لە درۆ ئەوەتا پێشتر خۆیان پێیان دەوتی ئەمین کەواتە بڕوانە ئاستی گەوجی و نەفامی ئەوانە تەنانەت خۆشیان باوەڕیان بەوە نییە کە دەیدەنە پاڵت کەچی هەر بەردەوامیشن کەوا بێچ پێویست بە دڵتەنجی دەکات بەڵێ ئەگەر کەسێک کە بێت شایانی دڵتەنجی و خەمباری بێت ئەوا دەبێت ئەوانە بن کە دەواازەکانی دڵ و ویژدانیان بەڕووی ئەو زاتەدا داخستووە کە جڵەوی دونیا و ئاخیرەتی بەدەستە بەڵێ دەبێ خەم و پەژارە بەشی ئەو کەسانە بێت کە بڕیاریان داوە لە تاریکستاندا بژین لە کاتێکدا دنیایەکی چراخان ها لە پاڵ نوری نەمر.